سەربوردێکی ژیانی ئالبێرت ئاینیشتاین لاپەڕە یانزە ئالبێرت ئاینیشتاین لە ڕۆژی چواردەی مارتی ساڵی 1970 زینی لە شارۆچکەی ئۆڵمی ئەڵمانیا لەدایک بووە پاش ساڵێک لە لەدایک بوونی خێزانەکەی بەرەو میونخی ئەڵمانیا کۆچ دەکەن و لە ساڵی دواتردا خوشکەکەی لەدایک دەبێت میونخ ناوەندی ڕامیاری و ژیری ئەڵمانیای باشوور بوو کە ئاینیشتان هەڕەتی تەمەنی لاوی تێدا بەسەر بردووە باوکی ئاینشتاین، هێرمان ئاینشتاین، خاوەنی کارگەیەکی بچووکی کارۆکیمیایی بووە کە خۆی و براکەی سەرپەرشتیان دەکرد. هیرمان مەسرەفی دەکێشا و براکەشی بەڕێوبەری هونەری کارگەکە بوو. لە ڕووی ڕامیارییەوە باوکی ئاینشتاین هەروەک هاودەمانی ئەو کاتی خۆی زۆر لە فەرمانڕەوای بروسی دەترسا و زۆر سەرسوڕماو بوو بە دەوڵەتی تازە پێگەشتووی ئەڵمانیا و بەتایبەتی سەرۆک بسمارک و ژەڕەناڵ مۆلانکێ و هی دیکە. بەڵام دایکی ئاینشتاین، بولینکوخ، لە عاشقانی مۆسیقا و نوکتەبازی بوو، کە ئەوەشی بۆ منداڵەکانی بەجێهێشتبوو. هەرچی مامەکانیشیانە کە لەگەڵیاندا دەژیان، زیاتر لە هێرمانی باوکیان گرێنگییان بەو خێزانە دەدا و خۆیشی ئەندازیارێکی لێهاتوو بوو. زیرەکی ئاینشتاینیش لە بیرکاریدا دەگەڕێتەوە بۆ ئەو مامەی. بە گشتی خێزانی ئاینشتاین لەسەر ئایینی جوولەکە بوون، بەڵام ئەوەندە گرنگیان بە رێنومایی و پەرستشەکانی ئەو ئایینە نەداوە. لە جیاتی خوێندنەوەی تەورات، خەریکی خوێندنەوەی ڕۆمانەکانی شیلەر و هۆنراوا بوون. ئەو ژینگەی کە ئاینشتاینی تێدا گەورە بوو، زیاتر لادێییانە بوو، کە ئەوەش کاریگەری زۆری هەبوو لەسەر گەشەی دەروونی ئاینشتاین و هەرگیز ئەو حەزی لە ژیانی شارنشینی نەبوو. ئاینشتاین منداڵێکی زرت و زیرەک نەبوو، توانای فێربوونی بۆ قسەکردن ئەوەندە دواکەوت، کە نزیکەکانی وایان دەزانی کە ئاینشتاین ناتەواو و شێتە. پاش ماوەیەکی زۆر فێری قسەکردن بوو بەڵام بێدەنگ و بێزەوق بوو حەزی لە یاریکردن نەدەکرد و لەشێکی لاوازی هەبوو حەزی لە گۆشەگیری و دوورە پەرێزی دەکرد و خەریکی بیرکردنەوە و ڕۆچون بوو هەر لە منداڵیەوە تێکەڵی منداڵانی دی نەدەبوو تا یاریان لەگەڵدا بکات زۆر ڕقی لەو یاریە سەربازیانە بوو کە منداڵانی ئەو کاتە دەیان کرد ئەو ڕق و کینەیەشی بەڵگەی ڕق لێبوونیەتی لە شەڕ و شۆڕ و جەنگ و پەرۆشی و خۆشەویستی بۆ ئاشتی و لێک تێگەیشتن لە قوتابخانە ئاینیشتان تاقە قوتابی جوولەکە بوو لە نێو قوتابیە کاسۆلیکەکاندا هەر لەو سەتای منداڵیەوەی هەستێکی بەهێزی ئاینی لەلا دروست دەبێت ئەو دەگاتە ئەوەی کە ئەم گردونە ملکەچی ڕێسا و یاسایەکی ئەوتوی وایە کە لی دەرناچێت و زۆریشی پێناخۆش بوو کە باوکی گوێی بە پەرستشە ئاینەکان نەداوە تێڕوانینی بۆ قوتابخانەی ئەو سەردەمەی ئەڵمانیا هەروەک تێڕوانینی بۆ سەربازگە و ڕەبیەی سەربازی بووە، بەوەی کە فەرمانی سەربازی زۆر توند و ڕەق و بواری قسەکردن و دەرکەوتنی کەسێتی تاک نادات. هێشتا منداڵ بوو کە باوکی قبلەنمایەکی دایە دەستی کە زۆر سەرنجی ڕاکێشا چۆن ئەو دەرزیە موگناتیزیە دەجوڵێت، هەمیشە ڕووی لە شوێنێکی دیاریکراو دەکات، کە ئەوە وای لە ئەنیشتاین کرد کە بگاتە ئەوەی ئەو فەزایی کە ئێمە بە بەتاڵ و خاڵی دایدەنێین شتی وای تێدایە کە تەنەکان بە ئاراستەیەکی دیاریکراو بجۆڵێنێت ئەو دیاردەیە کاریگەریەکی باشی هەبوو لەسەر ئانیشتان کەوای لێ بکات بیر بکاتەوە لە سیفەتەکانی ئەو فەزایە کە گەورەش دەبێت خو دەداتە زانستە سروشتیەکانی وەک زیندەوەرزانی و ڕووەک و گردون و ئەستێرەکان و شوهب و نەیزەکەکان و زانستی بیرکاریش هەر لە ماڵەوە فێری بوو لەسەر دەستی مامی کە ئەندازیار بوو هەر لە تەمەنی شەش ساڵییەوە باوانی فێری مۆسیقایان دەکرد، کە ئەویش زۆری پێ ناخۆش بوو، ئەوەشی خستە ڕیزی ناخۆشییەکانی دیکەیەوە. لە تەمەنی چواردە ساڵیدا گۆڕانکاری گەورە بەسەر بیر و بۆچوونی ئایینی ئاینیشتایندا هات و لە ئەنجامی ڕەفتار و هەڵسوکەوتی نەشیاوی پێاوانی ئایینی کاسۆلیک و جوولەکە، ئاینیشتاین دەستبەرداری هەموو جۆرە ئایینێک بوو. کاتێک تەمەنی ئاینشتاین دەگاتە پانزە ساڵی، گرانی باری ئابووری باوکی وا دەکات کە میونخ بەجێبهێڵێت و کۆچ بکات بەرەو میلان لە ئیتاڵیا بە مەبەستی پارە پەیداکردن، بەڵام هێشتا ئاینشتاین خوێندنی دوانەوەندی تەواو نەکردبوو کە زۆر پێویست بوو بۆ چوونە زانکۆ، بۆیە ئاینشتاین هەر لە میونخ مایەوە. لە خوێندنگە ئاینشتاین زۆر زیرەک و سەرکەوتوو بوو لە بیرکاریدا و پێش هەموو هاوەڵەکانی کەوتبوو. بەڵام لە وانەکانی دیکە بە تایبەتی زمانە کۆنەکان و زیندەوەرزانی زۆر خراپ و زۆر بێزار بوو لەو وانانە زۆریش ڕقی لە وانەیەک بوو کە بە زۆر پێیان بخوێندایە هەروەها زۆریش بەس بوو لەو توندو تیژی و یاسا بەندیەی کە لە خوێندنگاکاندا پەیڕەو دەکرا بۆیە زۆر جار مامۆستاکانی پێیان دەوت کە تۆ خووی خوێندکارەکانت تێکداوە. کاتێک باوکی ئاینشتان دەگاتە میلان بە مەبەستی باشتربوونی گوزەرانی، بەڵام نەک هەر وا نابێت، بەڵکو نەداردر دەبن و هیچیان نامێنێت، بۆیە بە ئاینشتانی کوڕی دەڵێت کە لەمەولا دەبێت خۆی خۆی بژیێنێت. حەزی ئاینشتان لە فیزیا و بیرکاری لە لایەکەوە و پێویستی بە کارێک بۆ ژیاندنی خۆی لە لایەکی دیکەوە و کاری باوکی لە بوارێکی تەکنیکیدا، وایان لە ئاینشتاین کرد کە خەریکی خوێندنی زانستە تەکنیکییەکان بێت. بەڵام گرفت لەوەدایە کە ئەو بڕوانامەی دواناوەندی نییە، هەرچەندە زۆر شارەزایە لە بیرکاریدا، بۆیە ئەوەی بە باش زانی کە ڕوو بکاتە پەیمانگایەکی تەکنیکی نەک زانکۆ، کە دوای ماندووبوونێکی زۆر و بەبێ تاقیکردنەوەش لە خوێندنگای پۆلتەکنیکی فیدراڵی لە سویسرا کە بە خوێندنگای، ETH، دەناسرا وەرگیرا و چوار ساڵ مایەوە لەو خوێندنگایە. لەو ماوەیەدا دەرکەوت کە ئاینشتان زیاتر ئامادەیە بۆ فیزیا نەک بیرکاری. هەرچەندە وانەی فیزیا لەو خوێندنگەیە زۆر گرنگ وەرنەدەگیرا، بەڵام ئاینشتاین خۆی خەریکی خوێندنەوەی پەرتووکەکانی، هیلمۆلتز و کیرشۆف و بۆڵتزمان و ماکسوێل و هێرتز بووە بۆ بیرکاریش لەسەر دەستی مامۆستا رووسەکەی هێرمان مینۆفسکی توانی چێژ وەربگرێت هەرچەندە لە سەرەتاوە هەندێک گرانی بینی لە شێوازی وانەوتنەوەی ئەو مامۆستایەی هەرچۆنێک بێت و بە کولەمەرگی ئاینشتان ئەو خوێندنەوەی تەواو کرد بەڵام لەوە دوا کارێکی وای دەست نەکەوت کە خۆی پێ بژیەنێت هەرچەندە زۆریش هەوڵیدا تا لە کۆتایدا کارێکی کاتی دەستکەوت لە خوێندنگەیەکی پیشەیی لە شاری وینترتور کە پاش چەند مانگێک ئەوەشی نەما. لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و شەش دا ئاینیشتاین دەستبەرداری ڕەگەزنامەی ئەڵمانی دەبێت و ماوەیەک بێ ڕەگەزنامە دەمێنێتەوە، بۆیە کە خوێندن تەواو دەکات لە ساڵی هەزار و نۆ سەد دا لە زانکۆ وەرناگیرێت و دوای ساڵێک ڕەگەزنامەی سویسری وەردەگرێت. لە ساڵی هەزار و نۆ سەد و یەک دا کە تەمەنی ئاینشتاین دەگاتە بیست و یەک ساڵ و ڕەگەزنامەی سویسری وەردەگرێت، بەڵام هێشتا دەناڵێنێت بە دەستی بێکاری و گرانی ژیانەوە، تا بەهۆی هاوڕێیەکیەوە لە نووسینگەی تۆماری کارتی داهێناندا دادەمەزرێت و بە مووچەی سێ هەزار فرەنکی سویسری لە ساڵێکدا. هەر لەو ماوەیەدا ژیانی هاوسەری لەگەڵ، میلافا مارتیش، کە هاوڕێی خوێندنی بوو، تۆزێک لە خۆی گەورەتر بوو پێکدەهێنێت و دوو کوڕیان دەبێت. ئاینشتاین هەردەم حەزی بە تەنهایی و خەڵوەت کردووە بۆ بیرکردنەوە لەم گەردوون و هاوئاهەنگی لەگەڵیا، بۆ ئەو هاوهاانگییەش پەنای دەبردە بەر مۆسیقا و فیزیا و بیرکاری. ئیتر ئەوەندە گرنگی بە شتی دیکە نەدەدا، مەگەر بۆ ئەو مەبەستەی پێشووی نەبێت. ئینجا ڕاشکاوی و کەسێتی بەهێزی ئاینشتاین ژمارەیەک لە هاوەڵ و هاوڕێی بۆ پەیدا کردبوو. بەڵام لە لایەکی دیکەوە گۆشەگیری و شێوازی خۆ تەرخانکردنی بۆ ئەو زانستانە زوو ئەو هاوڕێیانەی لێ دەکرد کە خۆی زۆر گوێی بەوە نەدەدا و هەموو جار دەیگوت کە من ئامادە نیم ڕوونی دەروونم بکەمە قوربانی ئەو شتانە. هەروەها دەیوت من فێر بووم کە چۆن خۆم دوورە پەرێز بگرم لەو پەیوەندییە مرۆڤایەتیانەی کا چاوەڕوانکراو نەبوون. ژیان پێویستی بە جووڵە هەیە، بە تایبەتی ژیانی هاوسەری. لە کاتێکدا ئاینشتان سەرگەرمی زانستە ڕووتەکان بوو، هەندێک گرفتی فەلسەفی دەهاتنە ڕێی لە کتێبە فەلسەفییەکاندا. بۆیە ئاینشتاین هەوڵی داوە هەندێک لە کتێبی پیتۆڵەکانی وەک، دەیڤید هیوم و ئارنست ماخ و هەنری بۆنکاریە و هەندێک جار نووسراوەکانی کانتیش بخوێنێتەوە. ئاینیشتان ئەو نووسراوانەی بۆیە دەخوێندەوە بۆ ئەوەی لە لایەکەوە سوودیان لێ وەربگرێت و لە لایەکی دیکەوە بۆ خۆشی خۆی. چونکە ئاینیشتاین ئەوانەی بەڕاست دانەدەنا کەوا خۆیان بە قووڵی لە بابەتەکاندا ڕۆ دەچن، نموونەی شوپنهاوەر و نیچە. سەرەتای شۆڕشی فیزیایی لای ئاینشتاین لە ساڵی هەزار و نۆ سەد و یەک ەوە دەست پێدەکات کە توانی یەکەم بابەتی فیزیایی خۆی کە وەک توێژینەوەیەک بوو لە یەکێک لە گۆڤارە سانستیە ئاست بەرزەکانی سویسرادا بڵاوبکاتەوە کە ناوی خولەکانی فیزیا بوو. ئاینشتاین ویستی لە رێگای ئەو بابەتەوە کارێکی باشی وەدەست بێت بەڵام کەس گوێی پێنەدا. تەنها ئەوە نەبێت کە بۆی هاوڕێیەکیەوە وەک فەرمانبەرێک لە یەکێک لە فەرمانگەکاندا دامەزرا لە ساڵی هەزار و نۆ سەد و دوو دا. لە ساڵی هەزار و نۆ سەد و چواردە ئاینشتاین چوار توێژینەوەی لە هەمان گۆڤاردا بڵاوکردەوە، کە ئەوانەش سەرەتایەک بوون بۆ تەقینەوەی بەهرە و بلیمەتییەکانی ئاینشتاین و بەرپابوونی شۆڕشێکی فیزیاوی کە بە جارێک لە ساڵی هەزار و نۆ سەد و پێنج دا بەرپا بوو. ساڵی هەزار و نۆ سەد و پێنج دادەنرێت بە خاڵی وەرچەرخان لە مێژووی جیهان. لەو ساڵەدا ڕووسیا زۆر گەشەی کرد و ژاپۆن بووە دەوڵەتێکی گەورە و هەموو ڕووداوەکان نوقڵانەی جەنگێکی جیهانییان لێ دەکرا. بەڵام ئاینشتاین زۆر گوێی بەوانە نەدەدا و لەو ساڵەدا تیۆری رێژەی تایبەتی دانا و هەر لەو ساڵەشدا بوو تیۆری کوانتا و تیۆری جووڵەی براونی داڕێژرا. لە ساڵی هەزار و نۆ سەد و حەوت دا ئاینشتاین شۆڕشە فیزیاوییەکەی تەواو کرد بە بڵاوکردنەوەی بابەتێک کە پەیوەندی نێوان مادە و وزە دەردەخات بۆی هاوکێشە بەناوبانگەکەیەوە کە بریتییە لە وزە یەکسانە بە بارستایی زەڕبی خێرایی ڕووناکیی دووجا کە یەکەم بەجێهێنانی ئەو هاوکێشەیە بۆمبای ناوکی بوو. ئەو ئەنجامانەی کە ئاینشتاین پێی گەشت لە بێرن سەرنجی هەموو زانا فیزیاییەکانی سویسرای بۆ لای خۆی ڕاکێشا. ئەو ئەنجامانە لە فەرمانبەرێکی سادەی وەک ئاینشتاین ناوەشێتەوە، بۆیە لە هەموو لایەکەوە هەراوهوریا بەرز بووە و داوا دەکرا کە ئاینشتاین ببێتە مامۆستای زانکۆ. یەکەم جار لە ساڵی هەزار و نۆ سەد و هەژدە بووە مامۆستای یاریدەدەری فیزیا لە زانکۆی بێرن، کاندێک جار بێ بەرامبەر وانەی دەوتەوە. لە زیوریقی سویسرا کلاینەر مامۆستای بەناوبانگی فیزیای ئەو سەردەمە بووە و بەدواداچوونی زۆری بۆ نووسینەکانی ئاینشتاین بووە و زۆریش سەرسوڕماو بووە پێیان. هەرچەندە زۆر لێیان تێنەگەیشتووە. کلاینەر هەوڵی داوە ئاینشتاین وەک مامۆستای زانکۆ دابمەزرێنێت، بەڵام یاسای ئەو کاتەی سویسرا و ئەڵمانیا رێگەی بەوە نەداوە، چونکە دەبوایە ئاینشتاین مێژینەیەکی هەبوایە لە وانەوتنەوەی زانکۆ. بەڵام دەکرا بەپێی داوایەک ئەو کەسە ئەگەر لە خۆی رادەبوورێت ببێتە مامۆستای زانکۆ، پاش ئەوەی لێهاتووی خۆی دەسەلمێنێت، پاش ئەوەی کە ماوەیەک وانە دەڵێتەوە لەسەر حسابی خوێنکارەکان خۆیان، ئیتر بەو جۆرە لە ساڵی هەزار و نۆ سەد و نۆ دا کورسی فیزیایی تیۆری لە زیورخ درایە دەست ئاینشتاین. ئەو پلە نوێیە ناوبانگی زۆرتری بۆ ئاینشتاین هێنا، بەڵام لە ڕووی مادییەوە زۆر نەچووە پێشەوە، بۆیە بۆ پێکەنین زۆر جار دەیوت، من لە تیۆرییە تایبەتییەکەمدا بە بێ حساب کاتژمێر بە فەزادا بڵاو دەکەمەوە، بەڵام لە ڕاستیدا خۆم ناتوانم تەنها یەک کاتژمێر بکڕم و لە ژوورەکەمدا هەڵیبواسم. ئاینشتاین لەگەڵ هەموو کەسدا وەک یەک دەدوا و جیاوازی لە نێوان کەسێکی بەرپرسی گەورە و کەسێکی سادەی بێ بەرپرسیاریدا نەدەکرد. مرۆڤێکی زۆر سادە و خاکی و قسەخۆش و نوکتەباز بووە. هەردەم بۆ قسە دانەماوە. پێکەنینەکەی لە قووڵایی دڵیەوە بووە و ئاسوودەیی خستۆتە دڵی بەرامبەرەکەی و زۆر جاریش نوکتەکانی ڕەخنە ئامێز بوون و مەبەستی بووە لاری و ناتەواوییەک دەربخات. لە ساڵی هەزار و نۆ سەد و دە دا کورسی فیزیای تیۆری لە پراگی ئەڵمانیا بە بەتاڵی مایەوە، بۆیە داوا لە ئەنیشتاین کرا کە بچێت و پڕی بکاتەوە. بەڵام ئەو خێزانیشی حەزیان نەدەکرد کە لە زیوریخ دەربچن، بەڵام ناوبانگی و لایەنی مادی ئەو پلەیە وای لە ئەنیشتاین کرد کە بەو پلەیە قایل بێت و ڕۆیشت و ساڵ و نیوێک لە پراگ مایەوە. هەرچەندە کە ئاینشتاین جولەکەیەکی دەستبەردار بوو لە ئاینەکەی و مەرجی وەرگرتنیش لەو پلە و پایەدا ئەوە بوو کە دەبێت ئەو کەسە کاسۆلیک بێت، بۆیە ئاینشتاین بەهۆی شۆرەت و ناوبانگی خۆیەوە کە پێش گەیشتنی خۆی کەوتبوو لەو شوێنە وەرگیرا. بە ماوەیەکی کەم پاش گەیشتنی ئاینشتاین بۆ پراگ، بە تەواوی لە کانوونی دووەمی ساڵی هەزار و نۆ سەد و دوازدە دا بانگهێشت کرا کە کورسی فیزیای تیۆری لە خوێندنگەی پۆلیکنیک، ETH، لە زیورخ پڕ بکاتەوە. ئەو خوێندنگەیەی کە لێی دەرچووە و سەر بە یەکگرتووی سویسرایە. لە سەرەتاوە ئاینشتاین دوودڵ بوو لەو کارە، بەڵام پاشان خێزانەکەی کۆتایی بەو دوودڵییە هێنا و بڕیاریان دا کە بچن بەرەو زیورخ، کە زۆر حەزی دەکرد پراگ بەجێبهێڵێت. بۆیە وەڵامی بانگێشتەکەیان دایەوە و بەوەی کە لە کۆتایی هاوینی ساڵی 1912 دا ئەو خوێندنگەی بەجێهێشت و لە کۆتای ئەو ساڵەدا گەیشتە زیورخ. ئێستا واین لە ساڵی 1912 دا کە جیهان بە جارێک حەپەساوە و سەرسوڕماو بوو بەرامبەر بەو بیر و بیرۆکە نوێیانەی کە ئەینشتاین ڕایدەگەیاند و بەرامبەر بەو شێوازە تەکنیکی و زانستیەی کە پێی ڕادەگەیەنرا. تا ئەو کاتەش ئاینشتاین تەنها بیرکارییەکی سادە و ئاسانی بەکاردەهێنا لە شیکاری بابەتە زانستییەکاندا تا زۆرترین کەس لێی تێبگەن. ئیتر لەمەودوا کاتی ئەوە هاتووە کە ئاراستەیەکی دیکە بگرێت کە زیاتر ئاڵۆزی و قورسی پێوە دیار بووە. بۆیە بە هاوکاری چەند هاوەڵێکی، ئاینشتاین توانی قاڵبێکی نوێ بکاتە بەر تیۆرییەکانی کە لە ساڵی هەزار و نۆ سەد و سیانزە دا بڵاوی کردەوە و ئیتر ئاینشتاین بووە زانایەکی جیهانی لە هەموو لایەکەوە ڕوویان لێ دەنا. هەر لەو کاتانەدا زانایانی بەناوبانگ ماکس پلانک و وەڵتەر ئێرنست لە بەرلینەوە هاتن بۆ لای و داوایان لە ئەینشتاین کرد کە ببێتە سەرۆکی دامەزراوەیەکی زانستی کە بەنیازن دروستی بکەن تا بە ڕێنوماییەکانی ئەو دامەزراوەیە بەڕێوە ببات و بابەتە فیزیاییەکانی پەرە پێ بدات و پێشیان بخات. هەروا ئاینیشتان ببێتە ئەندامی شەرەفی ئەکادیمی شاهانە بۆ زانستە بروسیەکان. کە بوون بە ئەندامی شەرەف لەو ئاکادیمیەدا کارێکی ئاسان نەبوو، دەست هەموو کەس نەدەکەوت ئەو کەسەی ببێتە ئەندامی شەرەفی ئەو ئەکادیمیە، ئەوە پاداشتی چاک و ناسناوی ئوستازی زانکۆی بەرلینی پێ دەدرێت بەبێ ئەوەی باری شانی خۆی قورس بکات بە وانەوتنەوە، مەگەر بە ئارەزووی خۆی وانەیەک بڵێتەوە، تەنها کاری ئەو ئەندامە شەرەفیانە سەرپەرشتیکردن و رێکخستنی توێژینەوەکان بوو، پاش بیرکردنەوە لەو داوایە کە لە زۆر ڕووەوە لە بەرژەوەندی ئاینشتاین بوو، بڕیاری دا کە پێی ڕازی بێت و لە کۆتایی ساڵی هەزار و نۆ سەد و سیانزە دا زیوریخی بەجێهێشت و ڕۆیشت بەرەو بەرلین، کە لە لایەکەوە دەتوانێت پەیوەندی بکات بە کەڵە زانایانی ئەو سەردەمە و دەستکەوتی مادی باشیشی دەبێت. لە لایەکی دیکەشەوە دەتوانێت ئامۆزا بێوەژنەکەی ببینێت کە ناوی ئەلیزا بوو، لە بەرلین زۆری نەبرد کە لە میلاڤای خێزانی جیابوەوە، چونکە لە زۆر ڕوەوە گونجان نەبوو لە نێوانیاندا، ئیتر بەو جۆرە ئاینیشتاین هەر بە زگوردی مایەوە تا ئامۆزاکەی خۆی هێنا. کاتێکیش ئاینیشتاین بوو ئەندامی ئەو ئەکادیمیە تەمەنی سی و چوار ساڵ بوو، تاقە گەنجی نێو ئەو زانا بەساڵاچوانە بوو لەو ئاکادیمیەدا، بۆیە زانای فیزیایی بەناوبانگی ئەوکاتە، لندنبۆرگ، دەڵێت، لەو کاتەدا دوو جۆر زانای فیزیایی هەبوو، یەکێکیان ئاینشتاین بوو ئەوی دیکەیان هەموو زانە فیزیاییەکان ئاینشتان پیاوێکی ڕەوەش بەرز و بێفیز بوو هەرگیز گوێی بەخۆی نەدەدا لە ڕووی جلوبەرگەوە زۆر خاکی بوو کاری ئاینشتانیش لە بەرلین ئەوە بوو کە وتووێژ لەگەڵ هاوڕێ و قوتابیەکانیدا بکات توێژینەوەکانیان سەرپەرشتی بکات و بەدواداچوونی توێژینەوە تایبەتیەکانی خۆشی بکات و هەندێک جاریش وانەی دەوتەوە ئاینشتاین زۆر دڵخۆش بوو بە قوتابیەکانی بە تایبەتی ئەوانەی خۆی سەرپەرشتی دەکردن و کاتێکی زۆری خستبووە بەردەست بۆ هەر پرسیار و گرفتێک کە هەیان بێت و لە هەر کات و وەختێکدا بێت ئیتر بێ گوێدانە ئەوەی کە لە کاتی بەنرخی بگرن یان زینجیرەی بیری ببچڕن جەنگی جیهانی یەکەم هەڵگیرسا و ئەنیشتاین بەردەوام سەرگەرمی کارەکانی خۆی بوو باری گرانی جەنگ لەسەر دەروون و لەسەر توێژینەوەکانی نەبووە ڕێگر لە بەردەم ئانیشتاین کە پەرە و فراوانی بە توێژینەوەکەی لە کێشکردندا بدات پاش ئەوەی کە سوودی تەواوی وەرگرت لەو بیرانەی کە لە زیورخ و پراگ گەڵاڵەی کردبوون ئاینشتاین توانی لە ساڵی هەزار و نۆ سەد و شانزە دا تیۆریکی سەربەخۆ دابنێت لە کێشکردندا کە زۆر جیاواز بوو لەوەی نیوتن و فراوانتریش بوو. لە کوێدا نیوتن نوشوستی هێنابێت لەوێدا ئاینشتاین سەرکەوتنی بەدەستهێناوە. ناوبانگ و شۆرەتی زۆری ئاینشتاین وایان کردبوو کە ئەو تەنها زانایەک نەبێت و بەس، بەڵکو ئا لەو بارودۆخە ناهەموار و کوێرەوەرییانەی جەنگدا، دەبێت ئاینیشتاین ڕۆڵی خۆی ببینێت لە بانگەوازکردنی بۆ ئاشتی سەرتاسەری و کۆتاییهێنان بە کوشتنوبڕی و ماڵوێرانی. ئاینیشتاین زۆر ڕقی لە جەنگ و ئاسەوارەکانی دەبووەوە و هەرگیز ملکەچ نەدەبوو بۆ داواکارییەکانی جەنگ وەک سەربازیکردن. لەوەش خراپتر ئەو بڵاوکراوەیە بوو کە نەوەدوو کەڵەزانای گەورەی ئەڵمانیا ئیمزایان کردبوو. کە تیایدا داوا کرابوو ناڕەزایی دەرببڕێت بەرامبەر بەو شاڵاوەی کە ئەوروپای خۆرئاوا دەیکردە سەر ئەڵمانیا و پشتگیری هەڵوێستی ئەڵمانیا بکرێت بەڵام ئاینشتاین ئیمزای نەکرد. هەڵوێستی ڕامیاری ئاینشتاین هەروەک هەڵوێستی بیریارانی ئەو سەردەمەی نێوان دوو جەنگی جیهانی بووە لە گۆڕانکاری و هەڵگەڕانەوەدا بووە بەڵام هەرگیز ئاینشتاین نەچۆتە نێو هیچ پارتێکی ڕامیاریەوە هەرچەندە زۆربەی پارتەکان ناوی ئاینشتانیان قۆرخ دەکرد بۆ مەرامی ڕامیاری خۆیان، بەڵام ئەو بە هیچ چالاکییەکی ڕامیاری هەڵنەستاوە، تەنها لەبەر ئەوەی کە ئەو بۆ ڕامیاری دروست نەبووە. هەندێک جار سۆزی بۆ هەندێک لە داخوازی پارتەکان دەجوڵا و هەندێک جاری دیکەش لە هەڵوێستێکەوە دەگلا کە خواستراوی خۆی نەدەبوو، بەڵام هەرگیز ملکەچی هیچ و پووچی پارتەکان نەدەبوو. تاک لای ئەنیشتاین زۆر گەورە و گرنگە و بە سەرچاوەی هەموو داهێنانەکان دادەنرێت و هەر ئەوە کە مێژوو دروست دەکات وەک دەڵێت ئەوەی پشتی پێ دەبەسرێت ئوممەت نییە بەڵکو تاکێکی داهێنەری هەستیارە و ئەوانی دیکە هەموو وەک خەونی چۆلەکە وان هەستیاریان نییە یان دەڵێت هەموو ئەو خێر و چاکە مادی و ژیری و ڕەوشتیانی لە کۆمەڵەوە دەستمان دەکەوێت سەرچاوەکەی تاکی داهێنەرن یان دەڵێت ئەوە تاکی گۆشەگیرە لە خەڵکی کە دەتوانێت بیر بکاتەوە و هەندێک بەدەست بهێنێت و بەهای نوێ بێنێتە نێو کۆمەڵەوە تاکی داهێنەری سربەخۆ نەبوایە کۆمەڵ بە ئاسانی پێش نەدەکەوت بەلای ئاینیشتاینەوە کۆمەڵگەی ساغ و پێشکەوتو پەیوەستە بە سربەخۆی تاکەکانی و یەکگرتووی نێوان ئەو ئەندام و تاکانەی کۆمەڵ پێکی دەهێنن ژیانی ئاینشتاین لە بەرلین ئەوەندە ناخۆش ببوو کە لە توانادا نەمابوو، پیلان و تووڕەیی ناحەزانی لە هەموو لایەکەوە دەورەیان دابوو. بەوە تاوانباریان دەکرد کە بابەتەکانی هەرچەندە فیزیاوین، بەڵام فەلسەفی نین. ڕۆژ لە دوای ڕۆژ ناوبانگی ئاینشتاین زیادی دەکرد و دژایەتیکردنیشی بەو پێیەی زیادی دەکرد. لە هەموو لایەکەوە بانگێشت دەکرا بۆ وتاردان و ڕوونکردنەوەی بیر و بۆچوونە زانستییە نوێیەکانی. ئەویش زۆر دڵخۆش بوو بەو بانگهێشتانە و حەزی دەکرد بە دەمیانەوە بچێت و بەرلین بەجێبهێڵێت. یەکەم چار چوو بۆ لیدن لە هۆڵەندا و لەوێ بە ئوستازی زانکۆ دامەزرا. بە جۆرێک لە ماوەی ساڵەکەدا تەنها چەند وانەیەک بڵێتەوە. بەڵام جەماوەرێکی زۆری بەرلین کە لایەنگری بوون و خۆیان بە قەرزارباری ئاینشتاین دەزانی، ئەوان زۆر پێناخۆش بوو. حەزیان دەکرد کە بگەڕێتەوە بۆ بەرلین. هەروەهاش میری ئەڵمانیای ئەو کات حەزی بە گەڕانەوەی دەکرد، بۆیە بە ڕەسمی داوای لێکرا کە بگەڕێتەوە بۆ بەرلین و پەیمانی پاراستنیشی پێدرا. داواشی لێکرا کە ببێتە خاوەن ڕەگەزنامەی ئەڵمانی، چونکە ئەو کاتە ڕەگەزنامەی سویسری هەبوو. لە ئابی 1914 ئەڵمانیا جەنگی ڕاگەیان لەسەر ڕووسیا و لە سەرەتاکانی 1916 دا ئاینشتاین گەیشتە لووتکەی ناوبانگی کاتێک کە بابەتی تیۆری ڕێژەیی گشتی بڵاو کردەوە و ئەوەندەی ئاینشتاین بەو تیۆریە بەرز بووەوە لە هیچ دەستکەوتێکی زانستی دیکەوە ئەو بەرزیەی بەدەست نەهێناوە لە ساڵی 1920دا بانکرا بۆ پراگ پایتەختی کۆماری چیکۆسلۆفاکیای نوێ تا چەند وانەیەک بڵێتەوە تایدا ئاینشتان دڵخۆش بوو بۆ بانکردە تا بیرەوەریەکانی لێ بداتەوە و بە هاوڕێکانی ئەو شارە هێمن و ئاسوودەیە شاد ببێتەوە لە ڕۆژی دواتردا وانەیەکی وتەوە لە کۆمەڵەی ئۆرانیا کە هۆڵەکەی جممەی دەهات لە گوێگرانی. هەر هەموو بە پەرۆش بوون بۆ بینینی ئەو زانایەی کە هەموو یاسا فیزیاییەکانی هەڵگێڕاوەتەوە و باس لە کووڕەوەبووەوەیی شوێن دەکات بۆ ڕۆژێکی دیکەش لە پراگ مایەوە تا وتووێژ بکەن لەسەر ئەو بابەتەی کە لە کۆمەڵەی ئۆرانیا باسی کردبوو. لەو دانیشتنانەیاندا ژمارەیەکی زۆر پرسیار هاوڕێ لەگەڵ ڕەخنەی زۆر ڕووبەڕووی ئاینشتاین بووەوە کە وەڵامی هەموویانی دایەوە. ئینجا گەشتی کرد بەرەو ڤیەننا تا لەوێ چەند وانەیەک بڵێتەوە و زۆر بە گەرمی پێشوازی لێکرا. بووە میوانی زانای فیزیایی فیلیکس ئاهرنهارفت کە لە بۆچوونیدا دژ بە یەکتر بوون. لەوێش ئاینشتاین وانەیەکی دا و ژمارەیەکی زۆر خەڵکی ئامادەی بوون ئیتر لێی تێبگەن یان لێی تێنەگەن و وتووێژێکی زۆریشی لەسەر کرا. ئاینیشتان دەگەڕێتەوە بۆ بەرلین و ئەستێرەی ناوبانگی ڕۆژ بە ڕۆژ زیاتر دەدراوشایەوە و وشەی ڕێژەیی ببووە وێردی سەر زمانی خەڵکی ئەو کاتە و دەماودەم باس و قسەی لەسەر دەکرا لەو ماوەیەدا ئاینیشتان بانکرا بۆ ئەمریکا خۆی و خێزانی پێشوازی پاڵەوانیان لێکرا لە بەندەری نیۆرک کارگیز ئەو پێشوازیە لە هیچ زانایەک نەکراوە، بە جارێک رۆژنامەنووس و وێنەگرەکانی دەزگاکانی راگەیاندنی ئەو کاتە دەورەیان دا و بە لێشاوێکی زۆر پرسیار دابارینە سەری. لە وەڵامی یەکێک لە پرسیارەکان بە گاڵتەجاڕییەوە وتی، ژنانی نیۆرک هەر ساڵی جۆرە مۆدەیەکی جلوبەرگ دادەهێنن، بە ئەمساڵیش مۆدەکەیان تیۆری رێژەیی بێت. لە مادامیشیان پرسی کە ئاخۆ ئەو لە تیۆری رێژەیی گەیشتووە؟ لە وەڵامدا وتی، ئای هو، حەفتا جاری بۆ ڕاڤە کردم، ئەوە پێویست نییە بۆ بەختیاریم. ئیتر ئاینشتان و خێزانەکەی لە قەڵەباڵغییەکی زۆردا و لەنێو ئاپۆڕی پێشوازیکەرانیاندا ڕێگای خۆیان کردەوە و کەشتییەکەیان بەجێهێشت بەرەو کەنار. ئاینشتان بە دەستی ڕاستی شەپقەکەی و بە دەستی چەپیشی سندووقی کەمانەکەی هەڵگرتبوو. پەرۆشی جەماوەر بۆ هاتنی ئاینشتاین بۆ نیۆرک زۆر گەورە و بێوێنە بوو، لەبەر چەند هۆیەک، لەوانە، گرنگیدانی خەڵکی بە تیۆری ڕێژەیی وەک مۆدەیەکی سەردەم و پشتگیریکردنی زانا بەریتانییەکان بۆ ئەو تیۆرییە کە لە نۆزدە ی مایسی ساڵی هەزار و نۆ سەد و نۆزدە دا دوو تیمی زانستیان ڕەوانەی ڕۆژئاوای ئەفریقا و بەڕازیل کرد بە مەبەستی دڵنیابوون لە ڕاستێتی بەشێک لە تیۆری ڕێژەیی کە دەرباری هێزی کێشکردن بوو ئەوەش تەنها لە کاتی خۆرگیرانی تەواوەتیدا دەردەکەوێت و لەو ساڵەشدا ئەو خۆرگیرانە ڕوویدا. هەروەها شۆرەتی زۆری ئاینشتاین و ئەو چرخی کە تێدا دەژیا کە داوای گۆڕانکاری دەکرد وەک ئەوەی بڵیت ئاینشتاین لە کاتی گونجاوی خۆی داهاتوە ئەوانە هەموو هۆکاری ئەو پێشوازیە گەرم و پەرۆشە جەماوەریە بوو کە بۆ ئاینشتاین کرا تا ئەو کاتەش 1920 ئاینشتاین هەر بە ئەڵمانی قسەی دەکرد و ئینگلیزی باش نەدەزانی لە نوێی مایسی ئەو ساڵەدا زانکۆی برستۆن دکتۆرای شەرەفی پێبەخشی داوایان لێکرد لەوێ چەند وانەیەک بڵێتەوە پەرۆشی زۆر بۆ تیۆری ڕێژەیی کارێکی وای کرد کە داوا بکرێت ئەو تیۆریە لە بڵاوکراوەکانی کۆنگرێس داباس بکرێت بەڵام بێگومان ئەوە ناکرێت چونکە ئەو تیۆریە هەموو کەس لی تێناگات ئەو راپۆرتی کە تیمی گردردونی بەریتانی دەریکرد لە ساڵی 1990 دا و تیایدا ڕاستی ئەو پێشبینیەی دەرخست کە ئاینشتاین باسی کردووە لە تیۆریەکەیدا کە دەڵێت کاتێک ڕووناکی بە ناوەندێکی کێشکردندا بڕوات لە رێرەوەکەی خۆی لادەدات، ئەوەش تەنها لە کاتی خۆرگیرانی تەواودا دەردەکەوێت کە لەو ساڵەدا ئەو خۆرگیرانە ڕوویدا. ئەو ڕاپۆرتە بووە هۆی زیاتر بڵاوبوونەوەی ناوبانگی ئەینشتەین بە هەموو جیهاندا و ئاینشتاین بووە زانایەکی جیهانی کە هەموو دنیا بە پەرۆش بوون بۆ بینینی و گەیشتن پێی. هەتا ئەو ساڵەش کە دەکاتە ساڵێک دوای کۆتایی هاتنی جەنگی جیهانی یەکەم، ئاینشتاین سەردانی بەڕیتانیای نەکردبوو. لەو میانەیەدا لۆرد هاڵدین، کە دەیویست پەیوەندی نێوان بەریتانیا و ئەڵمانیا ئاسایی بکاتەوە، بانگهێشتی ئاینیشتاینی کرد بۆ بەریتانیا. ئەو کاتەش ئاینیشتان لە رێگەی گەڕانەوەیدا بوو لە ئەمریکاوە بۆ ئەڵمانیا، بەڵام لە بەریتانیا ئەو پێشوازییە گەرمەی لێ نەکرا، چونکە لە لایەکەوە هێشتا کەش و هەوای جەنگ کۆتایی نەهاتبوو کە رقێک لە لای ئینگلیزەکان هەبوو بەرامبەر ئەڵمانییەکان بەهۆی جەنگەکەوە و لە لایەکی دیکەوە بەریتانییەکان زۆر سەڕسوڕماو نەبوون بە تیۆرییە رێژەیی بەڵام هەرچۆنێک بێت ئاینشتاین گەیشتە لەندەن و یەکسەر چەپکێک گوڵی لەسەر گۆڕی نیوتن دانا کە لە گۆڕستانی پاشا و گەورەکانی بەریتانیا بوو لە کلێسەی وسمنسەر، پاشان وتارێکی بەنرخی دا لە کۆلێژی شاه کە لە سەرەتادا هاڵدین وتی ئەوەی نیوتن کردی بۆ سەدەی هەژدەیەم ئێستا ئاینشتاین دەیکات بۆ سەدەی بیستەم. ئاینشتان دەبێتە میوانی هاڵدین و لەوێ چاوی بە گەورە پیاوی وەک، لوی جۆرج و بێرناچۆ و هوایتێت دەکەوێت و دەکەوێت و وتووێژی چڕ و پڕەوە لەگەڵیاندا دەربارەی تیۆری ڕێژەیی، کە بە هەموویان ڕەخنەی توندیان لەو تیۆرییە دەگرت و دەیانویست کە ئاینشتاین دەستبەرداری بێت، بێ بیانووی جیاجیاوە. بەڵام ئەو هەر سوور بوو لەسەر تیۆرییەکەی. لە ئێوارەخوانێکی گەورە کە هاڵدین ئامادەی کردبوو لەسەر شەرەفی ئاینشتاین و تیایدا گەورە پیاوانی زانست و ڕامیاریی و ئایینی وەک، کەنتربەری کە سەرۆکی کلاسەی ئینگلیکانی بوو ئامادەی دەبوون ئەو قەشەیە زۆر حەزی دەکرد لە نزیکەوە ئاینشتان ببێنێت و دەربارەی تیۆریەکەی پرسیاری لێ بکات بۆیە لی چوە پێشەوە پرسیاری کرد کە ئاخۆ تیۆریەکە هیچ کاریگەریەکی لەسەر ئاین نییە مەبەستی ئاینی مەسیحی بوو ئاینیشتانیش وەڵامی دایەوە بە نەخێر پێی دەڵێت کە تیۆری ڕێژەیی زانستی ڕووتە دەگێڕنەوە کە لەو کاتانەی کە لە لەندەن بوو، ئەمریکییەک کە لە پاریس دادەنیشت، گرەو دەکات لەسەر ئەوەی کە پێنج هەزار دۆلار بداتە ئەو کەسەی کە کورتەیەکی تیۆری ڕێژەیی بۆ بنووسێت، بە مەرجێک ژمارەی وشەکانی لە سێ هەزار تێپەڕ نەکات. بۆ ئەوە سێ سەد کەس دەچێتە پێشەوە، بەڵام ئاینشتاین بە پێکەنینەوە دەڵێت، ئەوە لە توانای مندا نییە. لە بیست و یەکی حوزەیرانی هەزار و نۆ سەد و بیست و یەک دا، خەڵاتەکە دەدرێتە ئایرلەندییەک کە لەوانە بوو، زۆر حەزی لە فیزیا بوو. بەڵام چۆن گەیشتنێک ساردوسڕانە و دوور لە چاوی کامێرا و پێشوازی ڕۆژنامەنووسان و دەزگاکانی ڕاگەیاندن. لە سی و یەک ی ئازاری هەزار و نۆ سەد و بیست و دوو دا یەکەم وتاری دا لە کۆلێژی فەرەنسی، کە بەشداربوون تێیدا بە بلیت بوو، بلیتیش تەنها بۆ ئەوانە بوو کە بەڕاستی دەیانویست لە تیۆریەکەی ئاینشتاین بگەن. تا ئاژاوەچی و ناحەزانی ئاینشتاین کۆڕەکە تێک نەدان. سەرۆک بولانفیێ خۆی لەبەر دەرگای هۆڵەکە وەستابوو چاودێری بەشداربووانی دەکرد. ئاینشتاین چووە سەر مێزی وتاردان، کە پێشتر زانایانی وەک ئەرنست رێنان و هێنری برگسۆن وتاریان لەسەر داوە و دەستی کرد بە وتاردان بۆ جەماوەرێکی زۆری پیاوانی رامیاری و فەلسەفە و زانایانی وەک مادام کۆری. ئاینشتاین هیچ گرانییەکی نەدی لە پەیوەندیکردن بەو جەماوەرەوە وەک ئەوەی تووشی هات لە بەریتانیا و ئەمریکا، چونکە فەرەنسی بە باشی دەزانی. بۆیە توانی زۆر بە باشی وەڵامی هەموو پرسیارەکان بداتەوە و وتووێژێکی باشیشیان لەگەڵدا بکات زۆر لە گرفتەکانیان بۆ بکاتەوە. ئەوەی سەیرە ئەوەیە کە بەهیچ جۆرێک کۆمەڵەی فەرەنسی بۆ فیزیا بەشداری نەکرد لەو کۆڕ و وتاردانانەی ئەنیشتاین بە بیانووی ئەوەی کە ئاینشتاین ئەڵمانییە و ئەڵمانیاش ئەندام نییە لە کۆمەڵەی نەتەوەکاندا. هەر ئەو هەڵوێستە نیشتیمانیە نانیشتیمانیەی ئەوان بوو چۆکیان بە فەرەنسا دا لە بەرامبەر ئەڵمانیا لە ساڵی هەزار و نۆ سەد و چل دا پاش ئەو هەموو گەشتانەی کە بارگاوی بوون بە کەش و هەوای جەنگ و هەراوهوریا ئاینشتاین بە باشی زانی کە تۆزێک خۆی لەو ناوەندە بارگاویە دوور بخاتەوە و گەشت بکات بەرەو ڕۆژهەڵاتی دوور لە پانزەی تشرینی دووەمی هەزار و نۆ سەد و بیست و دوو دا گەیشتە شانگەهای لە چین لە بیست ی هەمان مانگ گەیشتە ژاپۆن و تیایدا مایەوە تا کۆتای شوباتی هەمان ساڵ و ئینجا لە گەڕانەوەیدا بۆ ئەوروپا بە فەڵەستیندا ڕۆیشت. بە درێژایی ئەو گەشتانەی ئاینشتاین ئەو پەڕی ڕێز و حورمەتی لێگیراوە نەک تەنها لەبەر ئەوەی کە زانایە بەڵکو چونکە ئەڵمانیش بوو. لەو گەشتانەی بۆ خۆرهەڵاتی دوور، ئاینشتاین زۆر سەرسوڕما بوو بە ڕێز و نەرمی و دڵفراوانی و خاکییەتی چینییەکان و هیندی و ژاپۆنییەکان و لە فەلەستینیش پشتگیری تەواوی خۆی دەربڕی بۆ عەرەبەکان، بۆیە جوولەکەکان ئەو ڕێزەیان لێ نەگرت. ئاینشتاین لە مانگی ئازاری هەزار و نۆ سەد و بیست و سێ دا فەلەستین بەجێ دەهێڵێت و بەرەو ئیسپانیا دەڕوات، شا فۆنسی سێیەم پێشوازی لێ دەکات، لە دەی تشرینی دووەمی هەزار و نۆ سەد و بیست و دوو دا لە کاتێکدا ئاینیشتان بەڕێوە بوو بەرەو خۆرهەڵاتی دوور، دەستەی کۆمەڵەی سویدی بۆ زانستەکان خەڵاتی نۆبڵی پێ بەخشی، ئەوەش پاش مشتومڕێکی زۆر لەنێو ئەو دەستەیەدا، لەبەر ئەوەی گوایە ئەو تیۆرییەی ئاینیشتاین چ کەڵکێکی بۆ مرۆڤایەتی هەیە، چونکە ئەو خەڵاتە لەسەر ئەو بنچینەیە دەبەخشرێت، ئەگینا کەس لاری لە زیرەکی و بلیمەتی ئاینیشتاین نییە، جگە لەوەش خۆ ئاینیشتان تەنها خاوەنی تیۆری ڕێژەیی نەبوو لە فیزیادا، بەڵکو زۆر دەستکەوتی دیکەشی هەبوو، بۆیە لە سەرەتای بەخشینی خەڵاتەکەدا ئاوا نووسرابوو، خەڵاتی نۆبڵ بەخشرا بە ئاینیشتاین بەهۆی دۆزینەوەی یاسای کارۆ ڕووناکی و ئیشکردنی لە بواری فیزیای تیۆریدا. لە تەمموزی ساڵی هەزار و نۆ سەد و بیست و سێ دا ئاینیشتاین بەرەو سوید ڕۆشت و، بۆ وەرگرتنی خەڵاتەکە و لەوێ وتارێکی دا کە ژمارەیەکی زۆر لە زانایانی ئەسکەندەناڤی ئامادەی بوون. هەروەها شای سویدیش ئامادە بوو. لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و پێنج دا ئاینیشتاین دەڕوات بەرەو ئەمریکای باشوور، پاشان دەگەرێتەوە بەرلین و چەند ساڵێکی دی تیایدا دەمێنێتەوە. ناوبانگی ئەنیشتاین بە جۆرێکی وا بڵاو دەبێتەوە کە هەرچی هەڵدەسێت حەز بە بینین و کۆبوونەوە دەکات لەگەڵیدا، ئیتر بەبێ ئەوەی گوێ بدەنە ئەوەی کە ئاینشتاین چییە و ئایا ئەوان لێی تێدەگەن؟ بۆیە زۆر جار ئەوەندە لە دەوری کۆ دەبوونەوە کە بێتاقەتیان دەکرد و ئەزێتیان دەدا. لە مانگی ئازاری هەزار و نۆ سەد و بیست و نۆ دا تەمەنی ئاینشتاین دەگاتە پەنجا ساڵ. ئاینشتاین بە تەواوی ماندوو هیلاکە بەهۆی میوانی زۆری و پیرۆزبایی و دیداری ڕۆژنامەنووسانی زۆرەوە. بۆیە ئاینشتاین بۆ ماوەیەک خۆی لە چاوان ون دەکات و خۆی دەگەیەنێتە دێیەکی هێمنی هەواخۆشی سەوز و دڵڕفێن لە دەوروبەری بەرلین کە کەس نازانێت لەوێیە. لە ساڵی هەزار و نۆ سەد و سی دا ئاینشتان بانگکرا بۆ بەسەربردنی وەرزی زستان لە بازدۆنا، واتە کالیفۆرنیا، وەک ئوستازێکی گەشتیار بۆ پەیمانگەی کالیفۆرنیای تەکنەلۆژی. بۆیە لە مانگی کانوونی یەکەمی ئەو ساڵەدا لە رێگای دەریاوە رۆیشت بەرەو ئەمریکا و لەوێ هاوبەشی کرد لە توێژینەوەکانی پەیمانگاکە و کاری لە روانگەی شاخی ویلسۆن کرد. لە بەهاری هەزار و نۆ سەد و سی و یەک دا، گەڕایەوە بەرلین. لە کۆتایی ئەو ساڵەدا گەڕایەوە کالیفۆرنیا تا زستانێکی دیکەش لەوێ بەسەر بەرێت و ئینجا گەڕایەوە بەرلین. لە هاوینی ئەو ساڵەدا ئیبراهیم فلاکسنەر داوای لێکرد کە کار بکات لە پەیمانگایەکی نوێ کە لە برنستۆن دایمەزراندبوو. ئاینشتان گفتی پێدا بۆ ساڵی داهاتوو پاش کۆتایی هاتنی کارەکانی لە پەیمانگای کالیفۆرنیا. بۆ ئەوەش گریبەستێکی واژوو کرد. لە کۆتایی ساڵی هەزار و نۆ سەد و سی و دوو دا ئاینیشتاین و خێزانی بەرلینیان بەجێهێشت بەرەو کالیفۆرنیا و سەرنجێکی ماڵئاواییانەی لە خانووەکەی دا چونکە هەستی کرد کە ئەوە دواڕوانین و سەرنجی دەبێت بۆ ماڵەکەی و بەرلینیش ئەوەشی بە خێزانەکەی ڕاگەیاند لە کۆتایی کانوونی دووەمی هەزار و نۆ سەد و سی و سێ دا لە کاتێکدا ئاینیشتاین لە کالیفۆرنیا سەرگەرمی وتووێژە لەگەڵ زاناکانی ڕوانگەی شاخی ویلسۆن دەربارەی دابەشبوونی مادە لە فەزادا لەو کاتانەدا هیتلەر چووە سەر کورسی دەسەلات لە ئەلمانیا و شەهڵاوی توندی کردە سەر زایۆنی و جولەکەکان. دوا بە دوای ئەمە هێرشی گەورە کرایە سەر ئاینیشتان و دوژمنانی لە هەموو لایەکەوە کەوتنە پەلاماری و تاوانبارکردنی بە تۆمەتی سەیری وەک ئەوەی شیوعیە یان رابەری بزوتنەوەیەکی چەکداری دەکات دژی حکومەت. تا کار گەیشتە ئەوەی کە نازیەکان دەستیان بە سەر ئەلمانیادا گرتبوو، هەر لەو ماوانەدا نازیەکان خەڵاتێکی بیست هەزار مارکیان دانا بۆ هەر کەسێک سەری ئاینیشتانیان بۆ بێنێت. بۆیە ئاینیشتان دەیوت ئاخۆ تۆ بڵێ من ئەوەندە بەنرخ بم ئەو پارە زۆرە بکەم لەبەر ئەوە کەوتنە پشکنینی ماڵەکەی و دەست بەسەراگرتنی هەموو سەرۆت و سامانی هەتا پارەکانی نێوبانکیش لە ساڵی 1930دا ئاینیشتان گەڕایەوە ئەوروپا بەڵام بۆ بەلجیکیا و لەوێ لەگەڵ باوک لامتەر کە خاوەنی تیۆری کشانی گەردوون بوو کۆبووەوە و شاژنی بەلجیکا زۆر سەرسوڕماو بوو حەزی دەکرد لە خۆی نزیک بکخاتەوە و بە وردی چاودێری دەکرد و دەیپاراست. لەو کاتانەدا زانکۆی عیبری لە فەلەستین لە رێگەی نامەیەکەوە داوایان لێکرد کە کورسی فیزیای تیۆرییان بۆ پڕبکاتەوە، بەڵام ئەو زۆر بە توندی ئەوەی رەتکردەوە و ئەو نەیدەویست کە ناوی بەکاربهێنرێت بۆ دەوڵەتێک کە لە دایکبووە بۆ ئەوەی بمرێت. لەو کاتانەدا هاوڕێکانی ئامۆژگاریان کرد کە تا زووە بەلجیکا بەجێ بهێڵێت، چونکە ژیانی لە مەترسیدایە و لە هەموو لایەکەوە دوژمنەکانی خۆیان بۆ ناوەتەوە نەوەک زیانێکی پێ بگەیەنن. هەر لەو کاتانەشدا لە هەموو ناوەند و شوێنە زانستییەکانەوە بانگێشت دەکرا بۆ دامەزراندن و وانەوتنەوە. بەڵام ئاینیشتاین وەک پێشتر گفتی دابوو ڕۆیشت بەرەو پەیمانگای توێژینەوە بەرزەکان لە برنستۆن. ئیتر بەو جۆرە بۆ دواجار ئەنیشتاین لە کۆتاییەکانی تشرینی یەکەمی هەزار و نۆ سەد و سی و سێ دا لە بەندەری ساوسامپتۆن لە بەریتانیا بینرا کە چاوەڕوانی کەشتییەکی بچووکی دەکرد کە بیبات بەرەو ئەمریکا و لە برنستۆن دابمەزرێت و لەوێ بمێنێتەوە بۆ هەتا هەتایە و رەگەزنامەی ئەمریکیشی وەرگرت ئا لەو کاتانەدا سێ کار ئاینشتاینی سەرقاڵ کردبوو یەکەمیان چاکسازی لە تیۆری ڕێژەی گشتی و تایبەتی و داڕشتنیان بە شێوازێکی لۆژیکی توند و تۆڵ دووەمیان ڕەخنە لە تیۆری کوانتا بەو شێوەیەی کە قوتابخانەی کۆپنهاگن لەسەر دەستی بۆهەر بۆی دەچوو. سێهەمیان دۆزینەوەی بوارێکی فیزیایی وا کە بتوانێت هەموو یاسا فیزیایە زانراوەکانی ئەو کاتە بگرێتە خۆ و بە دوو زمانی کارۆموگناتیزی و کێشکردن گوزارشتیان لێ بکات کە بۆ ئەوەیان دوو زانای گەنج یارمەتیان دەدا بە ناوی بیرگمان و بارگمان. خێزانی دووەمی ئاینشتاین ئالیزا هەردەم بە پەرۆش بوو بۆ گەڕانەوەی بۆ نیشتیمانی بنەڕەتی خۆی بەڵام بەوە نەگەشت و لە ساڵی 1936دا کۆچی دوایی کرد خێزانی یەکەمیشی هەر لە سویسرامایەوە و کوڕە گەورەکەشیان لە ئەمریکا وەک ئەندازیارێک مایەوە کچەکەشیان مایە لە ساڵی 1939دا فلۆڕەنسیای لە ئیتالیا بەجێهێشت بەرەو برنستۆن لە ئەمریکا ئەوەش بەهۆی فشاری زۆری نازییەکانەوە بوو. مێردەکەشی بۆ هەندێک کاروبار ڕۆیشت بەرەو سویسرا. لە ساڵی هەزار و نۆ سەد و چل و یەک دا ئاینشتاین دەبێتە هاوڵاتییەکی ئەمریکی. لە ساڵی هەزار و نۆ سەد و چل و پێنج دا واز لە وانەوتنەوە دەهێنێت و خۆی تەرخان دەکات بۆ توێژینەوەکانی. جەنگی جیهانی دووەم کۆتایی دێت و ئاینشتاین لە دەریای بیرکردنەوە گۆشەگیریدا نوقم بووە و خەریکە ڕووداوەکان و پێشبڕگەی وڵاتان لەسەر خۆپڕچەککردن ئاینشتاین دەبەن بەرەو نێو ململانێ ڕامیارییەکان. ئاینشتاین وتارێکی تەلەفیزیۆنی ئاراستەی ترۆمانی سەرۆکی ئەمریکا کرد کە تیایدا دەڵێت پێویست وا بوو کە خۆپڕچەکردن بۆ مەبەستەکانی بەرگریکردن بێت بەڵام ئەمڕۆ شێوازێکی شێتانەی لەخۆگرتووە ئەگەر کارەکانیش بەو جۆرە بڕوا ئەوا ڕۆژێک دێت کە هیچ ئاسەوارێکی ژیان لەسەر زەوی نامێنێت کاتێک سەرۆکەکانی زایۆنیزمی جیهانی لە ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و دوو دا داوایان لە ئەینشتاین کرد کە ببێتە سەرۆکی ئیسرائیل، وەڵامی ئەویش ئەوە بوو کە ئەو نابێتە سەرۆکی دەوڵەتێک کە بۆ لەناوچوون دروست بووبێت، وەک خۆی دەڵێت، دەوڵەتێک کە وەک ئیسرائیل دروست بووبێت هەر شایانی لەناوچوونە. کۆچی دوایی ئاینشتاین. لە ڕۆژی هەژدەی نیسانی ساڵی 1955 دا لە شاری برنستۆنی ئەمریکا چرای ژیانی ئەو کەڵە زانایە دەکوژێتەوە و دڵە گەورەکەی ئەنیشتاین لە لێدان دەکەوێت بۆ دواجار چاو لێک دەنێت و ئەم دونیا پڕ مەینەتیە بەجێ دەهێڵێت. لەسەر داوای ئەنیشتاین خۆی پاش مردنی مێشکی هەڵگیرا بە مەبەستی لێکۆڵینەوە و توێژینەوە. پاش توێژینەوەی زۆر لەسەر ئەو مێشکە و لەم دواییانەدا بۆ پسپۆڕان دەرکەوت کە مێشکی ئاینشتاین چەند جیاکەرەوەیەکی دەگمەنی هەیە کە لەوانەیە ئەوە هۆکاری ئەو زیرەکی و بلیمەتیەی بێت لە بواری فیزیا و بیرکاریدا. ئێستاش زاناکان بەردەوامن لە لێکۆڵینەوەیان لەسەر ئەو مێشکە کە زیاد لە پەنجا ساڵە هەڵگیراوە. ئالن برێچ لە یەکەی زانستی ئێزگەی بی بی سیەوە لە ڕاپۆرتێکیدا دەڵێت، ئەو بەشەی مێشکی مرۆڤ کە بەرپرسە لە بیرکاریدا لە مێشکی ئاینیشتایندا فراوانترە بە بەراورد لەگەڵ کەسانی دیکەدا. توێژەرەکان لە گۆڤاری لانسێت نووسیویانە کە ئەو بەشە بەرپرسەی بیرکاری لە مێشکی مرۆڤدا لە لای مێشکی ئاینیشتاین فراوانترە بە بڕی لە سەدا پانزە بە بەراورد لەگەڵ کەسانی دیکەدا کە زیرەکیان مامناوەندییە. هەروەها زاناکان وای بۆ دەچن کە ئەو چاڵ و چۆڵێ زۆرەی کە لە مێشکی ئاینیشتایندا هەیە و لە هەموو مێشکێکی دیکەشدا هەیە، هۆکاری یارمەتیدەربن لە شیکاری پرسیارە بیرکارییەکاندا. ئەوانەی باسکراون دەربارەی مێشکی ئاینشتاین تا ئێستاش هەر بە شێوەی تیۆرین و توێژینەوەکانی لەسەر ئەو مێشکە هەر بەردەوامن. بەڕاستی ئاینشتاین زانایەکی هەڵکەوتوو دیار و لەبەرچاو بوو لە نێو چەندین کەڵەزانەی دیار و بەناوبانگدا. ئەستێرەیەکی پرشنگدار بوو لە ئاسمانی درەوشاوی دنیای پان و پۆڕی فیزیا و سروشتزانییەوە. هەر کە ناوی سەدەی بیستەم دەهێنرێت ناوی ئاینشتاین دێتە یاد و دەبێت ئاماژەی بۆ بکرێت چونکە ئەگەر نیوتن کەڵەزانەی سەدەی حەڤدەهەم بێت و بە باوکی فیزیای کلاسیک دابنرێت ئەوە ئاینشتاین کەڵەزانەی فیزیای سەدەی بیستەمە و بە باوکی فیزیای نوێ دادەنرێت ئەو دەستکەوتە زانستی کە ئاینشتاین بەدەستی هێنا لە سەدەی ڕابردوودا زۆر دەگمەنن یان هەر نەبووە بە درێژای مێژوو کە تاقەزانەیەک بە تەنها ئەوەندە بەرهەمی هەبێت تیۆری ڕێژیەکەی ئەنیشتاین زۆر ناوازە و دەگمەنە، هەرچەندە تێگەیشتنیشی گرانە، بەڵام بۆ خۆی تێڕوانینێکی زانستیانە و ڕاڤەیەکی زۆر پێشکەوتووانەی داڕشت بۆ ئەم گەردوونە و سنوورەکانی هەموو گەردوونی بڕی. ئەوە لە کاتێکدایە کە فیزیای کۆن زیاتر وابەستەی گۆی زەوی و کۆمەڵەی خۆر و بە دەگمەن باس لە گەردوونی پان و فراوان دەکرا. لێرەدا جێگای خۆیەتی ئاماژە بکەین بۆ مانای وشەی ئاینشتاین کە لە زمانی ئەڵمانیدا مانای یەک بەرد دەگەیەنێت. ئین واتە یەک و شتاین مانای بەر دەگەیەنێت لە زمانی ئەڵمانیدا. کەسایەتی ئاینیشتاین ئاینیشتاین مرۆڤێکی هێمن و لەسەرخۆ و جددی بووە، هەمیشە حەزی بە ڕاستگۆی و ڕاشکاوی و دڵسۆزی بووە لە کارەکانیدا، قسەی حازربەدەست و قۆشمە و نوکتەباز و قسەخۆش بووە و ویستویەتی بە شێوەیەکی نوکتەئامێز بەرامبەرەکەی تێبگەیەنێت لە هەر بابەتێک کە خۆی ویستویەتی. سروشتی خاکی بوو، بێ فیز و دەعیە بووە و زۆر گرنگی بە ڕواڵەتی دەرەوەی نەداوە و زۆر جار جلوبەرگ و پۆشاکی شڕ و شێواوی لەبەر کردووە، هەتا زۆر جار لەناو خەڵکیدا نەناسراوەتەوە و هەندێک جاریش بەبێ گۆرەوی لە دەرەوە بینراوە. لە نوکتە خۆشەکانی ئاینشتاین ئەوەیە کە جارێکیان وا چاوەڕوان بوو کە لە کۆڕێکدا بابەتێک پێشکەش بکات، بابەتەکەی ئامادە دەکات و بە شۆفێرەکەی دەڵێت تۆ پێشکەشی بکە، پاش ئەوەی هەندێک شتی دەربارەی بابەتەکە فێر دەکات، تا ئەو کاتە ئاینشتاین باش نەناسرابوو. پاش ئەوەی لە کۆڕەکە ئامادە دەبن، ئاینشتاین بێدەنگ لە سوچێکەوە دادەنیشێت و شۆفێرەکەشی دەست بە پێشکەشکردنی بابەتەکەی دەکات تا کۆتایی پێدێنێت. ئینجا چەند پرسیارێکی ئاراستەی دەکەن و وەڵامی هەموویان دەداتەوە. لە دواجاردا پرسیارێکی ئاراستە دەکەن کە ناتوانێت وەڵامی بداتەوە، بەڵام هیچ خۆی تێکنادات و دەڵێت، جا ئەوە چییە؟ شۆفێرەکەشم وەڵامی ئەو پرسیارە دەزانێت. ئیتر ئاینشتاین بانگ دەکرێت بۆ سەر تەختەکە و ئەویش بە ڕاشکاوی وەڵامیان دەداتەوە و کەسیش نازانێت ئەو شۆفێرە ئاینشتاین خۆیەتی. لە نوکتە خۆشەکانی دیکەی ئەوەیە کە جارێکیان خۆی دەکات بە چێشتخانەیەکدا بۆ نانخواردن و کەسیش نایناسێت و چاویلکەکەشی پێ نابێت تا لیستی جۆری خواردنەکان بخوێنێتەوە بۆیە داوا لە شاگردی چێشتخانەکە دەکات کە بۆی بخوێنێتەوە و ئەویش لە وەڵامدا دەڵێت ببورە منیش وەک تۆ نەخوێندەوارم. یان لە نوکتەیەکی دیکەدا جارێکیان لێی دەپرسن کە ئاخۆ ئەوانە کێن کە لە تیۆری ڕێژەییەکەی تێگەیشتوون؟ ئەویش لە وەڵامدا دەڵێت ئەوانە پێنج یان جارێکیان وتبووی بیست کەسن بەڵام من خۆمی تێدا نیم، واتە خۆی کە خاوەنی تیۆریەکەیە لێی تێنەگەیشتووە. یان لە نوکتەیەکی دیکەدا جارێکیان ئاینیشتاین بانگهێشت دەکرێت بۆ ئاهەنگێک کە ژنێک سازی کردبوو، ژنەکە داوای لە ئاینیشتاین کرد کە تیۆری ڕێژەیی بۆ ڕوونبکاتەوە، ئەویش ئەم بەسەرهاتەی بۆ ژنەکە گێڕایەوە. ڕۆژێکیان لەگەڵ کابرایەکی نابینادا بە ڕێگادا دەڕۆیشتین و پێم وت کە من حەزم لە ماستە. کابرا وتی ماست چییە؟ پێم وت شلەیەکی سپییە. وتی دەزانم شلە چییە، ئەی ڕەنگی سپی چییە؟ پێم وت وەک ڕەنگی پەڕی قازە. کابرا وتی من دەزانم پەڕ چییە، بەڵام ئەی قاز چییە؟ پێم وت باڵندەیەکی مل درێژی بادراوە. وتی دەزانم مل چییە، ئەی بادراو چییە؟ ئەنیشتان دەڵێت منیش قۆڵیم گرت و درێژم کرد و بامدا وتم ئا ئەوە بادانە. کابرا ژاواری کرد و وتی، باشە ئێستا تێگەیشتم ماست چییە. ئیتر ئەو ژنە زۆر بە قاقا پێکەنی و ئاینشتاین پێی وت، ئێستاش هەر دەتەوێت کە بزانی تیۆری ڕێژەیی چییە؟ ئاینشتاین لە ڕووی ئایینییەوە جوولەکە بووە، بەڵام هەرگیز بڕوای بە بنەما و پەرستشەکانی ئەو ئایینە نەبوو، هەر بۆیە پەیڕەویشی نەکردووە. بەڵام ئەوە مانای ئەوە نادات کە ئەو بڕوای بە خوای گەورە نەبووبێت. بەڵکو بە پێچەوانەوە ئاینشتاین بڕوای تەواو و قووڵی هەبووە بە خوای مەزن و هەردەم ئاماژەی بەوە دەدا کە ئەو ڕێکسازی و جوانسازی و یاسابندیەی گەردوون بێ خاوەن نییە و هەر دەبێت یەکێک هەبێت کە سەرپەرشتی ئەم گەردوونە بکات کە زۆر جار ئەو کەسەی بە ئەندازیاری گەردوون ناو دەبرد هەر بۆ نموونە ئاینشتاین لە یەکێک لە وتەکانیدا دەڵێت خوای گەورە یاری بە گەردوون ناکات هەروەک ئێمە یاری بە زارەکان دەکەین. ئاینیشتان بڕوابوون بە سیستەمی ناوەکەی گشتی دادەنێت بە بناغەی زانست، بۆیە دەڵێت، بەبێ بڕوابوون بەو سیستەمە ناوەکیەی کە ئەم گەردوونە بەڕێوە دەبات، هەرگیز زانست لەسەر پێی خۆی نەدەوەستا و ئەم بڕوابوونەش پاڵنەری سەرەکیە بۆ هەموو داهێنانێکی زانستی و هەرواش دەبێت هەتا هەتایە. لە جوانترین گوزارشتەکانی ئاینشتان دەربارەی بڕوابوون ئەوەیە کە دەڵێت، گەورەترین مچڕکی کە بەسەر لەشمدا دێت ئەو کاتانە دەبێت کە بیر لە نادیاری ئەو دەستە نهێنیە دەکەینەوە کە هەموومان بروامان پێیەتی و هیچیش دەربارەی نازانین. یان دەربارەی بروا و زانست دەڵێت، زانست بێ بروابوون بە خوا دەڕوات وەک کەسێکی شەل و بروابوونیش بە خوا بێ زانست وەک کەسێکی نابینا دەڕوات بەرەو شتەکان. جارێکیان ئاینشتاین لە پەرتووخانەیەکدا سەرقاڵی توێژینەوە دەبێت. ڕۆژنامەنووسێک دێتە لای و لێی دەپرسێت، ئایا زانست ڕێگەمان پێ دەدات کە بڕوا بە خوا بێنین، کە نایشی بینین؟ ئەویش دەڵێت، بەڵێ، تۆ سەیری ئەم پەرتووخانەیە بکە، ئایا هەر کتێبە و نووسەرێکی خۆی نییە؟ وتی، بەڵێ. ئاینشتاین وتی، ئایا تۆ ناوی هەموو نووسەر و ناوەڕۆکی نووسراوەکانیان دەزانیت؟ ڕۆژنامەنووس وتی، نەخێر. ئاینشتاین وتی، دەی ئەوە بەڵگەیە لەسەر ئەوەی کە ئەو کتێبانە بوونیان نییە؟ ئەویش وتی، نەخێر. ئاینشتاینیش وتی، دەی بۆ بڕوابوون بە خواش بە هەمان شێوەیە؟ هەروەها لە وتە جوانەکانی ئاینشتاین، بەختیاری لە بیرکردنەوەی قووڵ و تێگەیشتندایە، یان کۆکردنەوە لە نێوان دانایی و هێزدا شتێکی دەگمەن و ناوازەیە.